نوری نەمر سەرمەشق و نمونەی چاک لایەنێکی تر کە دەکرێت سەبارەت بە حکمەتی نردنی پێغەمبەرمان باسی بکەین ئەوەیە کە ببنە نمونە و پێشەنگ تا عومەتەکانیان چاویان لێ بکەن خی گەورە لە قڕانی پیرۆزدا باسییان دەکات سوێند بەخوا بەڕاستی لە پێغەمبەری خوادا چاکترین نمونەی تەواو و ڕێک و پێک هەیە تا چاوی لێ بکەن و شوێنی بکەون بە تایبەت بۆ ئەو کەسانەی ڕەزامەندی خۆیان مەبەستە سەرفرازی قیامەت ئاواتیانە هەمیشە و بەردەوام یادی خوا بە زۆری ئەنجام دەدەن پێغەمبەران عەلەیهی سەلام ئیمام و ڕابەری کامڵن بۆمان هەروەک چۆن لە نوێژدا شوێن ئیمام دەکەوین ئاوهاش لە گشت بوارەکانی ژیانماندا ئاکاری پێغەمبەران دەکەینە سەر مەشق و شوێن پێیان هەڵدەگرین چونکە بەش بە حاڵی خۆمان ژیانی ڕاستەقینە لە سای پێغەمبەری پێشەوا و پێغەمبەرانی ترەوە بەدی دەکەین ئەو هاوڵانش کە لە سەردەمی پێغەمبەرماندا ژیاون ملیم بە ملیم شوێنی کەوتون و جێپیان هەڵگرت هەر بۆیە هاوڵان و شوێن کەوتوانیشیان گەیشتنە ئەو مەنزڵەی کە فەرموودەکە باسی دەکات ڕۆژگارێک بەسەر خەڵکدا دێت کۆمەڵێک لە خەڵکی غەزا دەکەن و پێیان دەوترێت ئەرێ لە ناوتاندا کەس هەیە شەرەفمەندی دیداری پێغەمبەری خوا بووبێت جاکە دەڵێن بەڵێ بەوە فەتحی ئەو ناوچەیەیان بۆ ئاسان دەکرێت پاشان کۆمەڵێکی تر لە خەڵک غەزا دەکەن و پێیان دەوترێ ئایا کەستان تێدایە هاوەڵێکی پێغەمبەری خوای دی بێ ئەوانیش دەڵێن بەڵێ بەوە ئەو ناوچەیەیان بۆ فەتا دەبێ پاشتر کۆمەڵێک لە خەڵک غەزا دەکەن و پێیان دەوترێ ئایا کەستان تیادایە هاوڵێتی ئەوانەی کردبێکەوە ئەسحابەی پێغەمبەریان دیوە دەڵێن بەڵێ ئیتر دەواازەی قەڵاکان بۆ ئەوانیش دەکرێتەوە و ئەو ناوچەیەش فەتا دەکەن پێغەمبەری خوا درودی خوای لێبێ لە فەرمایشتێکی تردا دەفەرموێ. خیر الناس قرنی ثم الذین یلونهم ثم الذین یلونهم. باشترین خەڵک ئەوانەی سەردەمی منن، پاشان ئەوانەی دوای ئەمان دێن، پاشان ئەوانەی دوای ئەوان دێن. ئەم فەرموودەیە ئاماژە بە فەزیلەتی ئەو سەردەمانە دەکات کە لە پێغەمبەری خواوە نزیکن، ئەمەش لەبەر ئەوەیە کە ئەوان هەستیاریەکی بێوێنەیان دەنوان تا ئەوەی لە هەموو ڕوێکەوە ژیانیان هاوشێوەی ژیانی پێغەمبەری خواسە الله و عليه وسلم بێت لە ڕاستیدا خۆچواندن بە مرۆڤێک کە پەروەردیگاری زەمین و ئاسمان بەنمونە و پێشەنگ هەڵی بژاردووە شایانی ئەوە بوو بکرێتە خولیا و ئامانجی ژیان هەروەک بەڕاستیش وابوو ئەسحاب و تابعین و شوێنکەوتانی تابعین لەم بابەتەدا زۆر وردەکار و هەستیار بوون هەر بۆیە ئەوان لەم ڕۆوە لە مرۆڤی سەردەمەکانی تر بە باشتر دەزانرێن بەڵێ حەزرەتی موسا عليهەی سەسلام مەبەستی ومەی حەزرەتی محەممەد بوو کاتێ دەی فەرموو ئاڵای قودسیەکانیان لەدەستدایە ئەمەش خۆی لە خۆیدا ڕێزلێنانێکی گەورە بوو فەرمودەیەکی لاوازی شەیە کە دەفەرموێ عولماء امتی کانبیاء بنی اسرائیل. زانایانی ئوممەتەکەم وەک پێغەمبەرانی بەنی ئیسرائیلن ئەمەش دەبێتە بەڵگەیەک لەسەر پلە و پایی ئومەتی محەممەد مستەفا عليهەیهی سەلاتی وەسەلام ئەوان بە پابندبوونیان بە پێغەمبەری خواوە گەیشتن بە پلەیەک کە تۆزێک لەو لاترەوە سنووری پێغەمبەرایەتی دەستی پێدەکرد حەزرەتی عومەر ڕەزای خوای لێبێ نمونەیەکی پرشنگداری ئەو جۆرە پیاوانەیە کە پێغەمبەری خۆیان کردبووە سەرمەش و ژیانیان بە شوێن کەوتەیی ئەو پێشەوە مەزنە ڕازاندبەوە ئەوە تا ببینە لە پاژەوەش کە دەوڵەتان کەوتنە ژێردەستی و ئیمپراتۆریەتەکان لەسەر دەستی فەتحکران کەچی ئەم تاڵم وێک لە تەرزی ژیانی خۆی نەگۆڕی قودسی خەمباری دیلی ئەمڕۆ کە پەڵەیەکی ڕەشە بە نێوچوانی جیهانی ئیسلامیەوە لە سەردەمی ئەودا فەتحکرا ئەگەرچی مسلمانان شارەکەیان فەتح کردبوو کەچی قەشە و ڕاهیبەکان پێداگریان دەکرد و ئامادە نەبوون کلیلی شارەکە تەسلیم بکەن و دەیان وت وەسف و تایبەتمەندیەکانی ئەو کەسە نابینین لە ناوتاندا کە کلیلی شارەکە وەردەگرێت جا کاتێک هەواڵەکە گەیشتەوە حەزرەتی عمر خێرا و شتێک لە بەیت المال قەرز دەکات و لەگەڵ خزمەتکارەکانیدا کە بە نۆرە سواری دەبوون کەوتنە ڕێ تا گەیشتە قودس جیلوەی قەدەر وا بوو کاتێک دەچوونە ناو شارەکەەوە نۆرەی خزمەتکارەکەی بێت سواری وشترەکە ببێت خەلیفە سەرڕای هەموو تکا و پێداگیری خزمەتکارەکەی لە وشترەکە دادەبەزێ و جڵەوی وشترەکە دەگرێتە دەست و بەم حاڵەوە دەچێتە ناو شارەکە کاتێک خەڵکی شارەکە ئەم دیمەنە دەبینن مۆم ئاسا دەتوێنەوە بە یەک دەنگ دەڵێن بەڵێ ئەما و کەسەیە لە کتێبەکانماندا باسی هاتووە اینجا سەرنج بدە لە حاڵی پاش ئەوەی کە کابرای مەجووسی خەنجەرەکەی لێ دەدات و بە بێهۆش لە جێگادا دەکەوێت زامەکەی هێندە سەخت بوو هەرچێکی دەخوارد لە برینەکەیەوە دەهاتە دەرەوە نە هیچ دەنگێکی لێوە دەهات و نە بە دەنگەکانی دەوروبەریشی بە ئاگا دەهات کاتێ خزمەتکارەکەی دەهات تا بزانێ هیچ دەخوات یان نا هیچ وەڵامێکی نەدەدایەوە یان بە چاوی ئاماژەی نەخێری دەکرد بەڵام هەر کات پێیان دەوت ئەی ئەمیری ئیمانداران نوێش یەکسەر بە ئاگا دەهاتەوە و دەی فەرموو ها ئەوە هەستام هەر کە زواز لە نوێش بهێنێت لە ئیسلامدا بەشی نییە ئیتر بەو حاڵەوە و بە جەستەی بریندار و خوێناویەوە نوێژەکەی دەکرد بەڵێ حەزرەتی عمر بەو جۆرە بوو چونکە لە سەروەر و خۆشەویستەکەیەوەوە فێر بوو بۆیە شوێن پێی ڕسول اللهی هەڵدەگرت و بەو جۆرەش دەبووە سەرمەشق و نمونە بۆ ئەوانەی لە دوایەوە دەهاتن بەڵێ یەکێک لە حکمەتەکانی نردنی پێغەمبەران ئەوەیە ببنە پێشڕە و ڕابەری چاک بۆ ئومەتەکانی دابینکردنی هاوسەنگی لە نێوان دنیا و قیامەتدا هەموو پێغەمبەران بۆ ئەوە هاتوون هاوسەنگی لە نێوان دنیا و قیامەتدا دابین بکەن لە سایەی ئەو هاوسەنگێشدا مرۆڤایەتی لە زیادەڕەوی و کوردبڕی ڕزگاری دەبێ و ئیسیقامەت بەدەست دەهێنێت بەڵێ دروست نییە مرۆڤ وەک ڕاهیبەکان بە تەواوی واز لە دنیا بهێنێت و خۆی بخزێنێتە کونجی پەرستگاکانەوە هەروەک ناشبێت ڕۆ بچێت بە دنیادا و ببێتە کۆیلەی دەستی مادە بەڵکو هاوسەنگی لە پەیڕەوکردنی ناوەندەڕێدایە ئەمەش تایبەتمەندیەکە تەنها و تەنها لە دنیا ڕووناکەکەی وەحیدا بەدەست دێت ئەگەر ناعقل و ویژدان دەستەوەستانن لە بنیادنانی وەها هاوسەنگیەکدا ئاشکرایە کە زانستی ڕوتیش ناتوانێ مرۆڤ بەرز بکاتەوە بۆ ئەو ئاستا قۆرانی پیرۆز بەم جۆرە باس لەم هاوسەنگیە دەکات نەکەیت هەوڵی فەساد و گوناح و تاوان بدەی لە زەویدا چونکە بەڕاستی خوا ئەو کەسانەی خۆش ناوێت کە تۆوی خراپە دەچێنن جا ئەگەر تایەکی ئەم تەرازووە ئیلاهیە حقیقەتی ئاەتی پیرۆزی وأما بنعمة ربك فحدث دەربارەی ناز و نیامەتەکانی پەروەردیگارت هەمیشە بدوێ و لە جێی خۆیاندا بەکاری بهێنە بێت حەزرەتی ئەبوو بەکری سەدیق ڕزای خۆی لەسەر بێ چەند نمونەیەکی پرشنگدارە لەم بوارەدا حەزرەت هەموو ماڵ و سامانەکەی لە پێناوی خوادا بەخەرجیدا و هیچی لێ نەهێشتەوە آخر مەقامی سەدیقەت ئەمەی دەخواست جارێکیان لە سەردەمی خەلافەتیدا پەرداغێک ئاوی ساردیان بۆ هێنا ئەویش خواردیەوە و بە دوایدادایە پڕمەی گریان هێندە گریا تا ئەوانی دەور و پشتیشی خستە گریان تەنانەت کاتێک گریانەکەیشی بڕی ئەوان هەر دەگریان لەوانەیە تاوێکیش بۆ گریانەکەی ئەوان گریا بێت پاشان کە ڕوخساری سڕی و هاتەوە سەرخۆی ئامادەبوانی مەجلیسەکە پرسیان ئەی جێنشینی پێغەمبەری خوا چی بوو تۆی ئاواهێنایە گریان ئەویش لە وەڵامدا فەرمووی جارێکیان لە خزمەت پێغەمبەری خوادا بوو وەک ئەوەی بەدەستی مبارەکی شتێک لە خۆی دووربخاتەوە هەردەیوت دوورکەوە لێم دوورکەوە لێم منی شیچم نەدەدی بۆیە پرسییم ئەی پێغەمبەری خوا دەبینم شتێک لە خۆ دوور دەخەیتەوە و منیش هیچ شتێک بەدی ناکەم پێغەمبەری خوش فەرمووی ئەوە دنیا بوو بە هەموو کەیف و خۆشیەکانی ناویەوە خۆی بۆنوان دەیویست خۆیم لا پەسەند منیش پێم وت دوورکەوە لێم ئیتر بەدەم دوورکەوتنەوەیەوە دەیوت سوێن بەخوا ئەگەر تۆش ڕزگارت بێ لە دەستم ئەوانەی دوای تۆ ناتوانن لە دەستم دەرچن جاترسم لەوەی کە دنیا بەم پەرداغە ئاوە خۆی لا پەسند کردبێتم خستم لەگریان بەڵێ ئەو ئەوانەش کە وەک ئەو بوون سەرڕای ئەوەی دەواازەکانی خۆشک و زەرانیان بۆ خراوە سەرپشت و دنیا بەڕویاندا بزەی دەکرد کەچی هەمیشە ژیانیان لە نێو هاوسەنگیدا بەسەر برد ترسێنەرن بۆ یاخیەکان تا خەڵکی هیچ بەڵگەیەکیان بەدەستەوە نەمێنێت لەسەر بێدینی و یاخی بوونیان دوای ئەوەی خوا پێغەمبەرانی بۆ ڕەوانە کردو بێگومان هەمیشە و بەردەوام خوا باڵا دەست و دانایە سەرکردە و پێشڕەوانی مرۆڤایەتی لە دەرەوەی پێغەمبەران هەرگیز نەیانتوانیوە تا سەر بەردەوام بن لەسەر قەنەعات پێکردن و ئاراستەکردنی کۆمەڵگەکانی ئەگەر بۆ ماوەیەکیش کاریگەریان هەبووبێت ئەوا کاتی بووە و لەگەڵ هاتنی خەزاندا گەڵاکانیان بەو ملاولادا پەرش و بڵاو بۆتەوە هۆکاری ئەمەش دەگەڕێتەوە بۆ بێبەشبوونی بانگەوازەکانیان لە ئاسمانی بوون و کۆمەکی خوایی هەر بۆیە لە هیچ کام لە بیرکردنەوە و هەنگاوەکانیاندا نەیانتوانیوە چوارچێوەی سروشتی ئادەمیانە تێپەڕ بکەن کە لە بنەڕەتدا ئاوێتەیە بە نەزانی و کورتبینی و هەوەسبازی بەڵام پێغەمبەران پێچەوانەی ئەمن ئەوان کەسانێکن هەر لە سکی دایکیانەوە هەڵبژێدراون و ئامادە کراون بۆ ئەرچی پێغەمبەرایەتی ژیانیان چەشنی کۆپلەیەکی مۆسیقی و قسەشیان هاوشێوەی پارچەیەکی شار لە پێکەوە گونجان و هاو ئاهەنگیدایە کاتێک ئەوان دێنە گۆ گردون سەر تاپا دەبێتە گوێ و گوێبیستی ئەوان دەبێت بەڵێ بە تەشریفێنانی ئەوان چەندەها ڕوودا و ڕێگەی کاروانیان دەگۆڕن و چەندین دڵیش جڵەوی خۆیان ڕادستی ئەوان دەکەن یاسا گردونیەکان هەندێک جار لە بەرخاتری ئەوان لە کار دەکەون و هەندێ جاری دیش لەسەر داوای ئەوان ڕێڕەوی خۆیان دەگۆڕن جا با تەمەشایەکی ئەو سوڵتانی ئەنبیایە بکەین ئەوەتا خاک و خۆڵ دار و بەرد و زیندەوەرە جۆر بە جۆرەکان وەک ئەوەی هەریەکەیان نمایندەی جۆرەکەی خۆی بێت دەهاتنە خزمەتی و تەزدیقی نبوتەکانیان دەکرد هەروەک بوسیریش دەڵێت هیچ شتێک نییە لەم بوونەوەرەدا تەسبیحات و ستایش و سوپاسی ئەو زاتە نەکات بەڵام ئێوە لە تەسبیحات و ستایشی ئەو شتانە تێناگەن وەک بڵێ فوی ژیانەوەی بە بەری بوونەوەرەکاندا دەکرد بەڵێ هەر شتێک ئێمە بیزانین سەرچاوەکەی ئەوە و لەوەوە فێر بوو هەموو شتانیش دەسایی ئەودا لەسەر تەختی حکمت گیرسانەوە بێگومان لەم نێوەندەشدا مرۆڤ دەرکی بەوە کرد کە بە خۆڕایی و بۆ خۆڕایی دروست نەکراوە لە ڕاستیدا هەریەک لە پێغەمبەران عەلەیهی سەلام بە کۆمەڵێک موعجیزەوە هاتوون تاوەکو خەڵکی باوەڕیان پێ بهێن و بڕوو بیانووی ئەوانەش ببڕن کە ئیمان ناهێن بەڵام ئەوە سەرداری پێغەمبەرانە درودی خوای دەبێت کە بە معجیزەی سەررجەم پێغەبەرانی پێشخۆیەوە هاتووە و سەلماندویەتی کە پێشەنگی هەمووانە هەموو مەتێک معجیزەی پێغەمبەری خۆیان دیوە یان بیستووە دیارە ئێمەش هەزاران موعجیزەی پێغەمبەری سەروەرمان بیستووە موعجیزەیەکی ئەبەدی وەک قۆڕانی پیرۆزیش هەمیشە لە پێش چاوماندایە کەواتە کەس بیانووی بۆ نەماوەتەوە و هیچ کەسیش مافی ڕەخنەی نەماوە ئەو ڕاستیانەش کە خوای گەورە فەرمانی باوەڕهێنانی پێکردوین بە ڕوونترین شێوە لەلایەن پێغەمبەرەکەیەوە کە خوای گەورە هەموو کات پشتیوانەتی بۆمان ڕوون کراوەتەوە ئەمەش یەکێکە لە مەبەستەکانی نێردرانی ئەوان ئەوەتا خی گەورە دەفەرموێ وەماکونا معذبینە حتا نەبعتە ڕسوولە سزای کەسمان نەداوە هەتاوەکو پێغەمبەرێکی بۆ نهێنێ ئەماوە دەگەێنێ کە دانانی تەرازوی حساب و لێپرسینەوەی مرۆڤەکان بەبێ گوێدانە هیچ بیانویەک دەگەڕێتەوە بۆ ئەوەی خی گەورە پێغەمبەرانی نردووە نوری نەمر